وإذا الجبال نسفت کاتێ کە چیاکان وێران کران و دران بە دەم باوە و. وإذا الرسل أقتت. کاتێکیش کە پێغەمبەران کاتیان بۆ دیاری کرا بۆ شایەتی دان لە حوزوری خوادا. لأی یوم أجلت. بۆ چ ڕۆژێ دواخراوە شایەتی دانەکانیان لەسەر خەڵک کێ چاکەی کردووە و کێ خراپەی کردووە. هاوار لەو ڕۆژەدا بۆ ئەوانەی پێغەمبەرانیان بە درۆزن دائەنا و باوەڕیان پێ نەئەکردن لە دونیادا. ئەلەم نەجعەل الئەڕض کفاتا. ئایا ئێمە زەویمان نەکردووە بە کۆکەرەوەی ئێوە؟ ئەحیاء وەئەمواتا. هاوار لەو ڕۆژەدا بۆ ئەوانەی پێغەمبەرانیان بە درۆزن دائەنا و باوەڕیان پێ نەئەکردن لە دونیادا. هذا یوم لا ینطقون. ئەمڕۆ ئەو ڕۆژەیە ئەوانەی پێغەمبەرانیان بە درۆزن دائەنا زمانیان گۆ ناکا تا لەسەر خۆیان بێنە دەنگ و داکۆکی لە خۆیان بکەن.